لۆمەی خۆت مەکە. بەرهەمی هەست بە تاوانکردن کە ڕۆڵی سەرەکی هەیە لە کوشتنی باوەڕبەخۆبووندا لۆمەکردنی خۆتە. تۆ جارێک هەڵەیەک ئەکەی لە ژیانتدا بەڵام چەندین کاتژمێر و ڕۆژ و هەفتە ئەکەویتە لۆمەکردنی خۆت. ئەم دووپاتکردنەوەی لۆمەیە هەستکردن بە تاوان لە تۆ زیاتر ئەکات. ئەگەر باوەڕت وایە هەڵەت کردووە بۆ چ هەوڵ نادەی قەرەبووی بکەیتەوە؟ بۆ چ لۆمەی خۆت دەکەی؟ بەتایبەت ئەگەر کەسێکت ئازار داوە هەوڵ ئەدەی بەلۆمە کردنی بەردەوامی خۆت بەشێوەیەک زیان بەخۆت بگەیەنێ ئەبێ بزانی کە لۆمە کردنی خۆت ئەوەندە باوەڕ بەخۆبوونت لاواز ئەکا کە چیتر توانای قەرەبوو کردنەوەت نامێنێ تۆ ئەبێ دوای هەر هەڵەیەک هەوڵ بدەی قەرەبووی بکەیتەوە بەهەر شێوەیەک بووە جگە لە لۆمەی خۆت هەمیشە بۆ قەرەبوو کردنەوەی هەڵە بەتایبەتی دوای تووش بوونی پێویست بە ورەی بەرز هەیە بە دڵنیایش لۆمەی خۆ کردنە، شێوەیەکە لە خۆ شکێنی، هەر هەڵەیەکت کردووە بە خۆت بڵێ بە هەر شێوەیەک بووە قەرەبووی ئەکەمەوە جگە لە لۆمە کردنی خۆم. لەگەڵ خۆتدا بە ئارامی ڕووبەڕوو بەرەوە. کاتێک هەڵەیەک دەکەی بە ئارامی ڕووبەرووی خۆت ببەوە و یەک جار وریای بە بە خۆت بە ئارامی هەوڵی قەرەبووکردنەوە بدە لۆمەی خۆکردن بەرپەرچدانەوەیەکی توند و نالەبارە لەگەڵ خۆت، تەنانەت غەمخواردن، نان نەخواردن، تۆران لە خواردن، توڕەبوون و تا دوایی ڕووبەڕووبوونەوەی توندە لەگەڵ خۆتدا، ئەگەر ئەو کەسەی کە زۆرت خۆشدەوێ هەڵەیەکی لەگەڵت کرد، هەرگیز بە توندی هەڵسوکەوتی لەگەڵ ناکەی، کەوابوو ئێستا خۆشت خۆش ئەوێ و عاشقی خۆتی، نابێ بەو شێوەیەش توند لەگەڵ خۆت ڕەفتار بکەی. لۆمەی کەسانی دی مەکە، وەک بنەمایەکی سەرەکی هەمیشە ڕەفتارت لەگەڵ خەڵکانی دی بۆ خۆت ئەگەڕێتەوە، هەر ڕوودانێک ڕەنگدانەوەیەکی هەیە، ئەگەر تۆ بڕیارت داوە باوەڕبەخۆبوون لە خۆتدا پەروەردە بکەی ئەبێ بزانی کە لۆمەی بەردەوامی خەڵک ڕێگر ئەبێ لە بەردەم گەشەی ڕەفتاری تۆدا وە یان لایەنی کەم دوای ئەخات کە وابوو وا باشە لۆمەی خەڵکی لەسەر خۆت زۆر کەم بکەیتەوە بۆ ئەم کارەش ئەبێ لۆمەی خەڵکی نەکەیت. ئەگەر زۆر لۆمەی خەڵکی بکەی بەو ئەندازەیەش لۆمەت ئەکەن ئەگەر بەردەوام ڕەخنە لە خەڵک بگری خەڵکیش گاڵتەت پێ ئەکەن لە یادت نەچێ کە جیهان وەک ئاوێنە وایە ئەگەر ئەتەوێ باوەڕبەخۆبوونت زیان نەبینێ زیان لە باوەڕبەخۆبوونی خەڵکی مەدە تۆ هەرگیز لۆمەی کەس مەکە چونکە هەم بە خۆت و هەم بە خەڵکی زیان ئەگەیەنێت لۆمەکردن قەدەغەیە دەست بەکار بە. ئەم بەشەش بە کۆتا هات.